بەرامبەر هەموو بوونەوەران ئەمین بوو وەک چۆن پێغەمبەر عليهەیهی سەڵاتی وەسەسلام لە ئەرکی پێغەمبەرایەتەکەیدا ئەمین بوو بەرامبەر بەو پەیامانەی لە پەروەردگاریەوە بۆی دەهات هەر بەو جۆرەش ئەمینەکەی هێندە لە ناخیدا ڕەگ و بنجیدا کوتا بوو سەرانسەری بوونەوەرانی گرتبووە ئەوە تا جارێکیان کە لە ئەعتیکافدا بوو دایشی ئیمانداران حەزرەتی سەفیە ڕەزای خوای لێبێ هات بۆ سەردانی لە پاش کەمێک دانیشتن مۆڵەتی خواز بچێتەوە ماڵەوە پێغەمبەری خوایش بە مەبەستی بەڕێکردنی لەگەڵیدا چوە دەرەوە هێشتا چەند تەنگاوێکیان نەنابوو کە یەک دوو سەحابی بێوەستان بەلایاندا تێپەڕی پێغەمبەری خوش عليهەیهی سەلاتی وەسەسلام دەست بەجێ ئەو دوو سەحابی وەستان ئەوجا ڕووخساری خاتوو سەفیەی هەڵدایەوە و فەرمووی، بڕوانن، ئەمە سەفیەی خێزانمە. ئەم هەڵوێستە لە سەر دڵی ئەو دوو هاوەڵە زۆر گران بوو، بۆیە یەکسەر وتیان، پەنا بە خوا! ئاخر کێ بە خەیاڵیشی دا دێ گومانی خراپ بە تۆ بەرێ ئەی پێغەمبەری خوا؟ بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم بێ وێنەی گشت ڕەفتارەکانی تری، دەیویست بەم هەڵوێستە شی وانەیەک بڵێتەوە، بۆیە فەرمووی، شەیتان بەنێو دەمارەکانی خوێنی ئادەمیزاددا بەردەوام دێت و دەچێت. مادام شەیتان تا ئەم ڕادەیە نزیکە لە مرۆڤەوە، ئەوا بە ئاسانیش دەتوانێت گومان و ختوورە بخاتە مێشکیەوە. جا ئێستا ئەگەر گریمانەیەکی لە هەزاردا یەک، یان لە ملیۆنێکدا یەکیش بێت بە مێشکدا، وەک ئەوەی، داخۆ ئەو ئافرەتە کێ بوو کە لەگەڵ پێغەمبەری خوادا بوو؟ ئەوا خوا پەنامان بدا، ژیانی ئەبەدی مرۆڤ لەناو دەبات و نووری ئیمانیش لە دەروونیدا خامۆش دەکات، جا لەبەر ئەمە ئەو پێغەمبەرە مەزنە کە نموونەی بەرجەستەبووی شەفەقەتە، دەست بەجێ گەیشتە فریا و ئەستۆپاکی و ئەمنیەتی خۆی پیشاندا، لە هەمان کاتیشدا ئیمانی هاوەڵەکانیشی پاراست. هەروەک دەبینین پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم تا ئەو ئاستە گرینگی بە ئەمنیەت و ئەمینی دەدا جا مەگەر بەر لە پێغەمبەرایەتیش هەر بە ئەمین نەناسرابوو مەگەر تەنانەت ئەوانەش کە لە دواییدا بوونە دوژمنی سەرسەختی هەر بەو سیفەتەوە ناویان نەدەبرد خەڵکی هێندە لە ئەمینی ئەو دڵنیا بوون پێم وایە گەر بچوویتایە بۆ لای ئەبو جەهل و پرسیاری ئەوەت لێ بکردبایە کە بە نرخترین شتەکانی بە شەرەف و ئابڕوویشەوە بە کێ دەسپێریت لە وەڵامدا دەیگوت الامین بەڵێ یەکەم کەس کە بە بیریدا دەهات محەمەدی ئەمین دەبوو هەر بەو جۆرەش بوو هەموو ژیانیشی بەم ڕۆحیەتە پڕ ئەمنیەتەوە بەسەر برد ئەوەندە ئەمین بوو ئەوە تا کاتێک ئافرەتێک منداڵەکەی بانگ دەکرد تۆ وەرە بزانە چیت دەدەمێ یەکسەر لێی دەپرسی دەتویست چی بدەیتێ؟ ئافرەتەکەیش لە وەڵامدا دەڵێ، ئەی پێغەمبەری خوا، بە نیاز بووم هەندێ خورمای بدەمێ. لە بەرامبەر ئەمەدا سەروەرمان دەفەرموێ، ئەگەر هیچ شتێکت پێ نەبوایە بیدەیتێ، ئەوا درۆت لەگەڵدا دەکرد. پێغەمبەری خوا علیە اکمل التحایا درۆی بە یەکێک لە نیشانەکانی دووڕوویی دادەنا و تا ئەو پەڕی سنوور خۆی لێ بەدوور دەگرت. درۆ یەکێکە لە نیشانەکانی مرۆڤی دووڕوو، دوو نیشانەکەی تریش بریتین لە، بەڵێن نەبردنە سەر و خیانەتکردن لە ئەمانەت. نیفاق و دووڕوویی بە چ جۆرێک و تا چ ڕادەیەک لە پێغەمبەری خواوە دوور بوون، ناپاکی و خیانەتیش بەو ئەندازەیە دوور و پەڕگیر بوون لەو زاتە. ڕۆحیەتی ئەمنیەت لە پێغەمبەری سەروەردا، علیه الصلوة والسلام، تەنها لە بەرامبەر مرۆڤەکاندا ڕەنجی نەدابووەوە، بەڵکو تەواوی بوونەوەران خۆیان لە هەرێمی ئەمنیەتەکەی ئەودا دەبینیەوە. ئەوە بوو جارێکیان یەکێک لە هاوەڵان بۆ ئەوەی ئەسپەکەی بهێنێتەوە وای پیشاندەدا کە شتێکی لەدەست دابێت. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بە بینینی ئەم دیمەنە زۆر ناڕەحەت بوو. بە ڕادەیەک گەیشتە ئەوەی ئەو هاوەڵە بانگ بکات و سەرزەنشتی بکات. بەڵێ، پێغەمبەری سەروەرمان بەو هەڵوێستەی، ئەو وانەیەی فێرکردین، کە ئەمین بوون با لە بەرانبەر گیانلەبەرانیشەوە بێ، خەسڵەتێکە هەرگیز نابێ دەستبەرداری بین. جارێکی تریشیان لە کاتی گەڕانەوەیان لە یەکێک لە غەزاکان، یەک دووانێک لە هاوەڵان بێچۆ باڵندەیەکیان لە هێلانەکەی هێنابووە دەرەوە و دەستیان پیادا دەهێنا. لەو کاتەشدا دایکە باڵندەکە گەڕایەوە. کە بینی وا بێچوەکەی لە هێلانەکەدا نەماوە، کەوتە باڵە فڕچێ و ئۆقرەی لێبڕا. وەختێ پێغەمبەری ڕەحمەت لەم حاڵەتە ئاگادار بووەوە، یەکسەر فەرمانی دا کە بێچوەکە بگەڕێننەوە هێلانەکەی تا چیدی دایکە باڵندەکە ئازار نەچێژێت، وەک بڵێی پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام ئاماژە بەوە بکا کە ئەو ڕەفتارە ڕەفتارێک نییە شایستەی ئەو کەسانە بێ کەوان لە مەقامی نوێنەرایەتی کردنی ئەمنیەت لەسەر زەویدا. تریفە نورانیەکەی چواردەوریشی هێندە بە نوری درەوشاوەی ئەو منەوەر ببوون هەر دەدوت ئەون. ئەمینی ئومەت، ئەبو عوبەیدەی کوڕی جەراح، یەکێک لەوانە، لە سەردەمی خەلافەتی حەزرەتی عومەردا والی شام بوو. کاتێ هەرقل ویستی بە خۆی و سوپاکەیەوە بێت و هەوڵی داگیرکردنی شام بدات، مسوڵمانان لە بەرکەمی ژمارەیان توانای بەرگری کردنیان نەبوو. لە بەرامبەر ئەم دۆخە نالەبارەدا، ئەبو عوبەیدە دانیشتوانی شاری کۆکردەوە و پێی ڕاگەیاندن کە، تاوەکو ئەمڕۆ جیزیەمان لێ وەرگرتوون، لە بەرامبەریشدا ئەرکی پارێزگاریکردنتانمان گرتبووە ئەستۆ، بەڵام لەم هەلومەرجەی ئێستادا توانای بەرگریکردنمان نییە، بۆیە ڕەوا نییە ئەو جیزانەمان لەلا بمێنێتەوە. دوابەدوای ئەم قسانەش، چی جیزیەی هەیان بوو هەمووی گەڕێنرایەوە بۆ خاوەنەکانی قەشە و ڕاهیبەکان لە بەرامبەر ئەم دیمەنەدا تووشی سەرسوڕمان هاتبوون بۆیە بەجارێ وروژمیان بردە کڵێساکان بۆ سەرکەوتنی مسلمانان کەوتنە نزا و پاڕانەوە ئەوجا بە حەسرەتەوە سوپای مسلمانانیان بەڕێ کرد بە هیوای ئەوەی کە جارێکی تر بگەڕێنەوە دەیانوت پشت بەخوا دووبارە دەگەڕێنەوە و لە ستەمی هەرقل ڕزگارمان دەکەن. ئەبو عوبەیدە ڕەبانییەک بوو ئەمنییەتی لێ دەباری و سیفەتی ئەمانەتی کردبووە کاڵای باڵای خۆی، تا ئەو ڕادەیەی کە تەنانەت جێی خۆی لە دڵی گەورەکانیشدا کردبووە، جا ئەگەر ئەمڕۆ ڕۆژئاوا گوێمان بۆ نەگرێت و بایەخ نەدا بە بانگەوازی ئەوانەی سەرگەرمی بانگەوازن، ئەوا بە دڵنیاییەوە ئەم کەم و کورتییە بۆ ئێمە دەگەڕێتەوە. گومانیش لەوەدا نییە. کە گەورەترین ناتەواوی ئێمە هەر لەم خاڵەدایە، بە هاتنی ئەو ڕۆژەش کە تیایدا سەر لە نوێ خۆمان بەم ئاکارە پۆشتە دەکەینەوە، دەبینە نمونەی ئەو نەتەوەیەی کە مرۆڤایەتی بەبێ دوو دڵی متمانە و دڵنیایی خۆی پێ دەسپێرێت، بەمەش گەورەترین هەنگاومان ناوە بەڕووی بەدەستهێنانەوەی پایەی شایستەی خۆمان لە نێو هاوکێشە جیهانیەکاندا. دەکرێ لە ئەزمونی دەسەڵاتداری و حوکمڕانی خەلافەتی عوسمانیشدا کاریگەری هەمان فەزای ئەمنیەت بەدی بکەین، ئەوەتا لە کاتی جەنگدا هەر کات بەروبوومێک یان میوەیەکیان لێ بکردایەتەوە لە درەختی ئەو باخ و بێستانانەی کە پیایدا تێدەپەڕین یەکسەر پارەکەیشیان پێدا هەڵدەواسی ئیدی ئەو مرۆڤە نەجیب و ڕەسەنانە کە ببوونە نمونەی بەرجەستەبووی ئەمنیەت بەر لەوەی وڵاتان بە شمشێر فەتح بکەن سەرەتا بەم ڕۆحیەتە پڕ ئەمنیەت و ڕەفتارە مەردانانەیان دڵەکانیان فەتح دەکرد گەرنا نە دەیانتوانی لە بەرامبەر ئەو زیهنیەتە ترسناکەی خاچ پەرستاندا بچنە ئەوروپاوە، نە درێژەش بە بوونی خۆیان بدەن لەو ناوچانەدا. هەمان ئەو هەڵوێستەی ئەبو عوبەیدە لە شامدا نواندی، بۆ ماوەی چوار سەدەی ڕەبەق لە هەموو ناوچەکانی بەلقان و ناوەوەی ئەوروپادا بە زیندوویی ڕاگیرا. هەر لەبەر ئەم هۆیەیە کە لە سەردەمی هەڵکشانە مەزنەکەدا بە کەمترین قوربانی تاوەکو دەروازەکانی ڤیەننا فەتح کرا هەر بەوەشەوە نەوەستا بەڵکو لەو شوێنانەی کە بۆی ڕۆیشت بوون بە درێژایی چەندین سەدە ئەمنیەت و ئارامیان تێدا بەرقەرار کرد پێم وایە ئەو خوێنەی کە لە تورکیای نیوەی سەدەی ڕابردوودا بە مەبەستی بەرقەرارکردنی ئاسایش و ئارامی ڕژاوە بە درێژایی پێنج سەدە و لە نێوان ئەو هەموو نەتەوە و ڕەگەزە جیاوازانەدا نەڕژاوە. بەڵێ، توێژینەوە و ئامارەکان جەخت لەسەر ئەو ڕاستیە دەکەنەوە کە تێگڕای قوربانیانی سەرجەم ئەو پێکدادانانەی کە لە ماوەی شەش سەد ساڵی حوکمڕانی خەلافەتی عوسمانیدا هاتوونەتە کایەوە، ناگەنە ژمارەی ئەو کەسانەی کە لە نیوەی دووەمی سەدەی ڕابردوو لە تورکیادا بوونەتە سووتەمەنی توندوتیژی و پشێوییەکان، کەواتە بانگەشەی ئەوەی کە فەتحەکانی ئەو سەردەمە دەرەنجامی بەکارهێنانی زەبر و هێز بوون، بانگەشەیەکی بێ بنەما و دوور لە ڕاستییە. ئەمە وێڕای ئەوەی کە ئەگەر هۆکارەکانی گواستنەوەی ئەو ڕۆژگارە لەبەرچاو بگیرێت، دەردەکەوێ کە بەڕێوەبردنی دەوڵەتێکی لەو جۆرە کە لە جوگرافیایەکی فراواندا فەرمانڕەوا بووە، شتێک نییە کە تەنها بە خۆسەپاندن و هێزی سەربازی دەستەبەر بووبێ. بەڵێ! ئەگەر دڵ و دەروونەکانیان فەتا نەکردایە، چۆن دەیانتوانی ئەو هەموو خەڵکە کە لە چەندین نەتەوە و نەژادی جیاواز پێکهاتبوون، بۆ ماوەیەکی درێژخایەن و بەبێ سەرهەڵدانی گرفتێک کە شایەنی باس بێ، لە ژێر سایەی دەوڵەتێکدا بەڕێوە ببەن؟ هەر بۆیە، ئەو بەرپرسیارێتیی دەکەوێتە ئەستۆی گیانفیدایانی خۆشەویستی لە ڕۆژگاری ئەمڕۆماندا، پەیڕەوکردنی هەمان شێواز و ڕێوشوێنە.